لە خوای پەروەردگار داواکارم ئیمان لە دڵمانا جێگیر کات شیفای نەخۆشی مسوڵمانان بات بەرەکاتی خۆی لە ئاسمانەوە بە بارانی پڕ خێر ببارێنێ زەوی و دەشت و دەر و دەغڵ و دان و کشتوکاڵمان خوایە پڕ بەرەکەت و پڕ خێر کە. تەواوی خەڵک و خاکی کوردستانمان لە بەڵا و موسیبەتی ئاسمان و زەوی و فیتنەکان بپارێزە اللهم آمین مسلمانانی بەڕێز ئەگەر لە دواساتی ڕۆژەکانی تەمەنی پێغەمبەردا صلی الله تعالی علیه وسلم گرنگیدان بە ئامۆژگاری و ئامۆژگاریکردنی بەردەوامی موسڵمانان لەو چەند ڕۆژەدا هەستمان پێ کردبێ و گوێبیستی بووین کە چەندێک بە خەم بوو بۆ ئوممەتی ئاخۆ دەبێ لە تەواوی تەمەنیدا بە تایبەتی لە بیست و سێ ساڵی پێغەمبەرایەتی تەمەنی موبارەکیدا چەندێک ئامۆژگاری ئوممەتی کردبێت، گرنگیدان بە ئامۆژگاری، النصیحە، یەکێکە لە تایبەتمەندییەکانی ئیسلام بەتایبەتی خوای پەروەردگار لە باسی گرنگی ئامۆژگاریدا لە یەکەمین پێغەمبەری ئولولعەزمەوە کە سەییدونا نوحە علی نبینا و علیهم الصلوة والسلام دەفەرموێ ولکنی رسول من رب العالمین ابلغکم رسالات ربی و انصح لکم نەسیحەت کردن و ئامۆژگاری کردنی مسوڵمانان هەر لە نوح پێخەمبەرەوە بە نمونە دەبینین لە بانگەوازی پێخەمبەراندا جێگیر بووە هەر بۆیە بە دوای سەیدونا نوحدا دەبینین هود صالح، شعیب، علی نبینا و علیهم الصلوة والسلام، هەر لە قورئانی پیرۆزدا خوای پەروەردگار دەفەرموێ، وانصح لکم وانا لکم ناصح امین، بۆ یەهود دەفەرموێ، هۆ قەومەکەم ئەمن ئامۆژگاریتانەکەم، ئەمن ئامۆژگاریکارێکی ئەمینم، ئەمن ئامۆژگاری دونیا و قیامەتی ئێوە دەکەم. ئەمن ئێوە ڕزگار دەکەم بەختەوەریم پێیە بۆ ئێوە دەبینین صالح پێغەمبەر لە کاتی ئامۆژگاریکردنی قەومەکەیدا دەفەرمێ و ئەنصح لەکم ولكن لا تحبون الناصحین ئەمن ئامۆژگاری ئێوە دەکەم بەڵام ئەوە ئێوەن ئامۆژگاریتان خۆش ناوێ کەواتە ئێمە بە پشتیوانی خوای پەروەردگار باس لە گرنگیی ئامۆژگاری دەکەین، باس لە ئەرکی ئامۆژگاری دەکەین، باس لە چۆنیەتیی ئامۆژگاری دەکەین و هەروەها بە پشتیوانیی خوای پەروەردگار ئامۆژگاری تایبەت بۆ ئافرەتان، ئامۆژگاری تایبەت بە پیاوان لە زنجیرە وتارێکدا دەخەینە خزمەتان، خوا سبحانە وتعالی تۆفیق و هیدایەتمان با ان شاءاللە. کەواتە نەسیحەت چییە؟ ئامۆژگاری چییە؟ دەفەرمێت تحری فعل ئەو قول فیه صلاح صاحبه بریتیە لە ئەنجامدانی هەر گفتار و هەر کردارێک یان بانکردنی خەڵکی و گەڕان بە دوای کردار و گفتاری چاکەدا کە بەرژەوەندی تاکەکە خۆی کە قسەی لەسەر دەکات تیای بێ و بەرژەوەندی ئەو کەسەشی تێدا بێ کە بانگ کراوە. کەواتە واتە بانگ کردنی خەڵکی بۆ چاکە و ناساندنی چاکە و پاراستنی خەڵکی لە فەساد، لە خراپە. کەواتە ئیمامی ئیبن تەیمیە ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێ مادەم مرۆڤ کائینێکی کۆمەڵایەتییە و تێکەڵاویی هەیە، حەقی هەیە بەسەر خەڵکیەوە بۆیە مرۆڤ هەمیشە پێویستی بە ئامۆژگاریە بۆیە پێخەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم لە فەرمودەیەکیدا کە لە صحیح مسلمدا هاتووە تەمیمی داری ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ دەیگەڕێتەوە بۆمان پێخەمبەری ئازیز باسی نەخشە ڕێگایەکمان بۆ دەکا مسلمانانی ئازیز ئەم فەرموودەیە کە زانایانی محەدیث وەکو ئیبن حەجەر و نەوەوی و چەندین گەورە زانایانی بەڕێزی دیکە ڕەحمەتی خوای پەروەردگاریان لێبێت دەفەرمون ئەم فەرموودەیە فەرموودەیەکی مانع و جامع و مانعە ئەم فەرموودەیە نەخشە ڕێگایە ئەم فەرموودەیە بەڕاستی بەرچاوڕوونی دنیا و قیامەتی تێدایە بۆ مسلمانان ئەم فەرموودەیە حەقی مرۆڤ لە بەرامبەر خوای پەروەردگارا فێرمان دەکات و حەقی یەکتری و حەقی قورئان حەقی پێغەمبەر حەقی دەسەڵات و حەقی حوکمڕانانیش تەنانەت لە فەرموودەکەدا هاتووە حەقی تەواوی هاوڵاتیان لەم فەرموودەی پێغەمبەردا دیاری کراوە دەفەرموێ الدین النصیحە یەکەمین وشە پێویستە لەسەری ڕابوەستی مسلمانانی ئازیز و ئامۆژگاری لەسەر وەربگرین بریتیە لە وشەی الدین ئایا دینی من و تۆ کام دینە؟ ئایا دڵنیاین لەوەی کە خاوەنی ئەو دینەین کە رب العالمین دەفەرمێ وەڕەضیت لەکم الاسلام دینا ئێمە خاوەنی ئەو دینەین کە پەروەردگار دەفەرمێ ئەمن ڕازیم ئیسلام دین ئاین بەرنامە پرۆگرامی ژیانتان بێ ئایا ئەمن و تۆ بەرچاومان ڕوونە لەوەی کە وەمەن یەبتەغی غەیڕ الاسلامی دینە غەیری ئیسلاممان نەگرتووەتە بەر لە پەیڕەو و پرۆگرامی ژیان ژیانماندا لە بواری کۆمەڵایەتی و لە بواری بازاڕ و لە بواری سیاسەت و لە بواری تەواوی هەڵسوکەوتەکانی ژیانماندا مەگەر ڕەب العالەمین نافەرموێ ئەو دینەی کە من کامڵم کردووە و و بەڵێنی پارێزگاری کردنم پێ داوە بریتیە لە ئیسلام، بۆیە دەفەرمێ زۆر گرنگە موسڵمانانی ئازیز بەهای دین بزانین و شانازی بە دینی خۆمانەوە بکەین و دەستبەرداری دینی خۆمان نەبین و غەیری دینی ئیسلام نەکەین بە بەرنامە و پەیڕەو و پرۆگرامێک بانگەوازی بۆ بکەین و بانگەشەی بۆ بکەین دەفەرمێ الدین النصیحە دین یانی نەسیحەت یانی گەورەی ئەم ئیسلامە ئەم دینی ئێمە خۆی دەبینێتەوە لە ئامۆژگاریدا کەواتە ئامۆژگاری یانی دین دین یانی ئامۆژگاری بەمانایەکی دیکە کە ئەنەما کرۆک و ناوەرۆکی ئەم ئیسلامە ئەم دینە کە خوای پەروەردگار کردوێتی بە کۆتا دین بریتە لە ئامۆژگاری دەفەرمێ وتمانەی پێغەمبەری خوا باشە نەسیحەت بۆ کێ؟ ها پرسیار کردن چەند گرنگە؟ پێغەمبەری ئازیز فەرمووی لله بۆ خوا وەلی کتابیهی بۆ کتابی خوای پەروەردگار وەلی ڕەسولیهی لە بڕگەی یەکەمدا هەڵوێستە دەکەین لەسەر ئەم سێ خاڵەیان کە ئەم سێ خاڵەیان پەیوەندی نێوانی بەندە و خوایە و جێبەجێکردنی فەرمان و ئەوامیری ڕەب العالەمینە باشە نەسیحەت للە یانی چی؟ ئێمە چۆن ئامۆژگاری وەربگرین لە خوای پەروەردگارەوە؟ دەبێ بچینە خزمەتی رسول اللە دەبێ بچینە خزمەتی زانایان و صحابە بەڕێزەکان هەتاوەکو بزانین الدین النصیحە کە دەفەرمێت للە ولکتابه ولرسوله خاڵی یەکەم واتە خواناسی خاوەنی ئەو دینە ناسین وەکو خۆی اللە جل جلالە دەناسین کە خاوەنی ئەم ئاینەیە، ئێمە خەڵکێکی ئیسلام دۆستین بەڵام خواناس نین، ئێمە خەڵکێکین زاهیرەن خوا دەناسین بەڵام حەقیقەتەن بە مەعریفەیەکی تەواو اللە ناناسین، بۆیە دەفەرمێ، للە، یەعنی ناسینی خوای پەروەردگار، یانی خۆشویستنی خوای پەروەردگار، یانی پابەندبوون بە ئەوامری رب العالمینەوە، یانی تێکەڵاو نەکردنی حەقی خوای پەروەردگار لەگەڵ حەقی هیچ مەخلوقێکدا. واتە تێنەکەوتن لە بواری عەقیدە، لە بواری عیبادەتە، لە مەسەلەی حەڵاڵ و حەرامە بۆ خوا سبحانە وتعالی. ئەی نەسیحەت بۆ کتابی خوای پەروەردگار یانی چی موسڵمانان؟ ئەو کتابانەی کە خوای پەروەردگار دایبەزاندوون زۆرن، هیچ باتلێک لە دوو توێی قورئان دا نییە کە کتابی رب العالمینە و نەتوانراوە و ناتوانرێ زیاد و کەمی تێدا بکرێ ئایا ئێمە شانازی بە کتابەکەی رب العالمینەوە دەکەین ئایا ئێمە کتابی خوای پەروەردگار کە قورئانە کە نورە کە شیفایە کە هیدایەتە وەک خۆی دەیناسین ئایا ئەوەندەی کە بانگەواز و بانگەشە بۆ کیتابانێکی بەناو ئاسمانی یان شێوێنراوی دیکە دەکرێ، بانگەشە و بانگەواز بۆ کیتابی خوای پەروەردگار دەکرێ کە قورئانە؟ کە دەفەرمێ ئامۆژگاری بۆ کیتاب، موسڵمانانی بەڕێز! پێم خۆشە زۆر بە ئەمانەتەوە مامەڵە بکەین لەگەڵ مەسەلەی کیتابی خوای پەروەردگارە کە قورئانە، یەک بە یەکی مسوڵمانان، گەنج و پیرمان، ئافرەت و دایک و خوشکمان یەک بە یەکمان بزانین. ئەو کیتابەی کە ڕەحمەتی پێیە بۆ مرۆڤایەتی قورئانە، ئەو کیتابەی کە عەدالەتی پێیە بۆ مرۆڤایەتی قورئانە، ئەو کیتابەی کە وشەی شمشێری تێدا نییە و حەرامی دەکا خوێن ڕێژی و ئەو کیتابەی کە هەموو زوڵم و ستەمێک ڕەت دەکاتەوە قورئانە. ئایا دەزانن، هیچ کتابێک بەقەدەر کیتابی موقەدەس، بەقەدەر ئەو دوو کتابەی کە پێیان دەوترێت تەورات و ئینجیل، بەقەدەر ئەو کتابانەی کە ئەمڕۆ ئینجیلەکانی لۆقا و یۆحەنا و مەتا و میرقس خوێنی مرۆڤی تێدا حەڵاڵ دەکرێت لە کات و ساتی خۆیدا بە پشیوانی خوای پەروەردگار خوا تەمەن با قسەی لەسەر دەکەین، کە ئەو خوێنەی دەڕژێ لەسەر زەویدا بە ناوی کیتابی موقەدەسەوە دەڕژێنرێ ئەو سوکایەتیەی بە ئافرەت دەکرێ ئافرەت نەک دەکوژرێ منداڵی سکیشی دەکوژرێ پیر دەکوژرێ ژن دەکوژرێ ژیان و ژیار دەسووتێنرێ بە ناوی کتابی مقدسەوە بۆیە بەڵام ئەمڕۆ لە جیهاندا چی ماوە نەکرێ و بوترێ بەرامبەر بە قورئان دە بڕۆن سەیری قورئان بکەن خوێنەواران دیراسە بکەن ئایا ئەوە کیتابی مقدسە کە خوێنی لەسەر زەویدا هەڵساندووە کە دەڵم کیتابی مقدس مەبەستم پێ ئەو بەناو کیتابە شێوێنراوەیە کە گاور و جوولەکە ئەمڕۆ کاری لەسەر دەکەن بۆیە مسلمانانی بەڕێز لەتلەتکردنی خاکەکان داگیرکردنی خاکەکان و شوێنە پیرۆزەکان بەردەوامی شەڕ لەسەر زەویدا شەڕی ئاینە گاورو جولەکە دەیکەن یان شەڕێکە بەناوی ئاینەوە دەیکەن مەبەستیشم لێرەدا ئەوەیە زۆر جار ئێمە ناوێرین بڵێین ئیسلام ئاینی ڕەحمەتە کارێک کراوە نەخێر ئیسلام یعنی خوێن یعنی تیرۆر یعنی تۆقاندن باس لەوە دەکرێت کە ئەوەی ئیسلامە ژیانی لەسەر زەوی تێکداوە نا عەزیزانم بڕۆن دیراسە بکەن بڕۆن تەوراتەکان بخوێننەوە بڕۆن ئینجیلەکان بخوێننەوە بڕۆن سیفرەکان بخوێننەوە ئنجا دەزانن کە کام ئاینی گاور و جولەکە هەیە خوێنی تێدا حەڵاڵ نەبێ نەک خوێنی تێدا حەڵاڵە ئەسڵەن زینا و عارەق و فەساد و بەد ئەخلاقی بە ناوی ئاینەوە حەڵاڵ کراوە و ستەم دەکرێ لە مسوڵمانان بە ناوی ئاینەوە بۆیە مسوڵمانانی بەڕێز ئا لێرەدا بەڕاستی کە بانگەشە بۆ سەری ساڵ و بانگەشە بۆ لە دایک بوونی عیسای کوڕی مەریەم ئەو پێغەمبەرە ئازیزە دەکرێت لێرەدا بەڕاستی زیاتر و زۆرتر دەشێوێنرێ ئاینەکان و وا پیشان دەدرێ کە ئیسلام ئاینی خوێنە بۆیە نەخێر وەرنەوە با دیراسەی کتابی خوای پەروەردگار بکەین واتە خوێندنەوەی قورئان ئاشنابوون بە قورئان کارکردن بە قورئان ژیان لە خزمەتی قورئانە پەروەردەکردنەوەی مناڵەکانمان، ماڵ و منداڵمان، نەوە و ڕۆڵەکانمان بە قورئان، ئاشناکردنەوەی جیلی تازەمان بە قورئان، دابڕاوین لە قورئان. ولرسوله، ئامۆژگاری پێغەمبەر یەعنی چی؟ ئێمە ئامۆژگاری پێغەمبەر بکەین یان ئەو پێغەمبەرە ئازیزە ئامۆژگاری ئێمە دەکات؟ بێگومان ئەو ئامۆژگاری ئێمە دەکات. ئامۆژگاریکردنی پێغەمبەر واتە ناسینی. شوێن پێ هەڵگرتنی بەرز ڕاگرتنی سوننەت و سیڕەت و سیاسەتی ڕەسول اللە واتە کارکردن بە فەرمایشتەکانی ڕەسول اللە واتە تەسلیم بوون بەو شەریعەتەی کە ڕەسول اللە هێناویەتی واتە ئێمە ئیمانمان هەیە بە هەموو پێغەمبەران لا نفرق بین احد من رسلی دەبخوێننەوە کام بانگەشە کارانێکی ئاینێکی دیکە و پێغەمبەرێکی دیکە ئەمە قەناعەتێتی کە باوەڕی هەبێ بە هەموو پێغەمبەران ئێمە باوەڕمان هەیە بە هەموو پێغەمبەران باوەڕمان وایە سەیدونا عیسا کوڕی مەریەمە پێغەمبەری خوایە قورآن 25 جار ناوی هێناوە سورەتێک بە ناوی دایکیەوەیەتی کە مەریەمە بە ناوی بنەماڵە و خانەوادەوەیەتی کە ئالی عیمرانە کەواتە ئێمە حەقین بە سەیدونا عیسا بە ناو شەوی لە دایک بوونی سەیدونا عیسادا پێکی عارەقەکانیش نەقڵەکەن بۆ من و تۆی مسوڵمان ئەم ئەم لادان و وازێنان لە کلتوری کوردەواری ئیسلام ناڵێن بۆ یعنی لە دایک بوونی سەیدونا عیسا کە ئەسڵ و ئەساسی نییە و لەو کاتەدا نییە چ پەیوەندێکی بە ئیسلام و بە کوردایەتیەوە هەیە حیش باشە سەید مەریەمە ئافرەتانی مسوڵمان یەک فلیمم بۆ بێنن مەریەمە سەرپۆشی بەسەرۆ نەبێ لەگەڵ تێبینی تەواوم لەسەر فلیمەکان بەڵام ئەی ئەو سفوری و ڕوت و قۆتی و بەرەڵای و بەد ڕەوشتیەی کە ئەکرێ چ پەیوەندێکی بە ئیسلام و بە کورد و کوردایەتیەوە هەیە هیچ بێگومان کەواتە پێویستە ئامۆژگاری وەربگرین لله ولکتابه ولرسوله بڕگەی دووەم لە فەرموودەکەدا بریتییە لە وەلیئەئیممەتی المسلمین و عامەتیهم ئامۆژگاری کاربەدەستی مسلمانان ئامۆژگاری تەواوی هاوڵاتیانی هاونیشتیمانیانی مسلمان و غیری مسلمان گەنج و پیر خوێندەوار و نەخوێندەوار ئەرکی سەرشانی مسلمانانە مسلمانانی ئازیز کەواتە دنیا و دەسەڵات پێویستی بە ئامۆژگاری هەیە پێغەمبەری ئازیز دەیفەرموو، ڕاتان بڵێن، سەرنجتان بڵێن، پێم خۆشە قسەی ئێوە بزانم. ئەها فێرمانەکە، ئامۆژگاری، کە ژیان نابێ بێ دەسەڵات بێ، بەڵام دەسەڵاتیش نابێ دیکتاتۆر و ملهوڕ و زاڵم و ستەمکار بێ. بۆیە ئێمە ئوممەتێکین، ئێمە ئوممەتێکین پێغەمبەرەکەمان لە کۆتا ژیانی ڕۆژەکانی تەمەنیدا خەمیەتی، ئەی ئوممەتم ئەزێتی کێم داوە، قەرزاری کێم، مافی کێم لایە؟ دەمتان بکەنەوە فێر بن داوای ماف و حەقی خۆتان بکەن من نابێ حەقی کەس لە ئێوە بخۆم چەند گرنگە مسوڵمانان مسوڵمانێک دەڵێ ئەی پێغەمبەری خوا من سێ دینارم لای تۆیە سەحابەیەکی ئازیز دەڵێ ئەی پێغەمبەری خوا لە ڕێک ڕاوەستانی نوێژدا ئاوات کرد لە ناوسکم تۆزێ ئێشم پێگەشتووە چەند گرنگ کاتە ئێمە ومەتێکین بە عمەری فاروقی ئازیزمان دەڵێن یا عمر اتقی الله خێریش لە ئێمەدا نییە ئەگەر نەبیستین. واتە دەسەڵاتێک بەداخەوە کەڕ بێ، کوێر بێ، لاڵ بێ، پێی ناوترێ دەسەڵات، بەڵکو دەبێ ببینێ، ببیستێ هاوڵاتیانی خۆی. بۆیە موسڵمانانی ئازیز، ئێمە ئامۆژگاری دەسەڵاتداران بەم جۆرە دەکەین و ئامۆژگاری سەرمایەداران دەکەین لەناو دەسەڵاتا کە ماڵ نیعمەتە دەتوانن وڵاتی پێ ئاوەدان بکەنەوە، لە هەمان کاتیشا ئامۆژگاری بازرگانان دەکەین بەوەی کە ئامان خۆتان بپارێزن لە حەرام ئامان خۆتان بپارێزن لە ستەمکردن بە ماڵ ئامان وڵات تووشی قەیرانی داڕوخانی ئابووری بووە خەڵک تووشی سوو ڕیبا زیاتر مەکەن ئایا دەزانن قارون پێش فرعون تیاچوو لەبەرەوەی ستەمی دارایی دەکرد ئایا دەزانن نەمرودی ڕاوێژکاری ڕاگری فرعەون و قارونی ستەمکار پێش ئەوان ڕسوا دەبێ؟ ئایا دەزانن کە سیاسەت مەدار و بازرگان و بازاڕ هەمووی لە ئیسلامدا ئامۆژگاری دەیگرێتەوە و لە مینبەری ڕەسول اللەوە ئامۆژگاری هەموو چین و توێژەکان دەکرێت؟ بۆیە مسوڵمانانی بەڕێز کەواتە هەموو لایەکمان با ئاگادار بین لەوەی کە فەساد بڵاو نەکەینەوە لەسەر زەویدا ئەمە ئامۆژگاری قورئانە ولا تبغی الفساد فی الارض چونکە خوای پەروەردگار فەساد و مفسدینی خۆش ناوێ کەواتە هەموو لایەکمان با ئامۆژگاری کار بین هەموو لایەکمان با گرنگی بە ئامۆژگاری بین وەعظ و ئامۆژگاری نەماوە لە مەجلیسەکانمانە لە ماڵەکانمانە موسڵمانانی بەڕێز ئێمە ئومەتێک بووین مەکە و مەڕۆ زۆر بوو تیامانە بیکە و مەیکە زۆر بوو تیامانە بیخۆ و مەیخۆ زۆر بوو تیامانە ئێمە ئومەتێک بووین کارمان نەدەکرد پرسمان نەکردایە بەس ئێستا دەیکا دواتر پرس دەکا بۆیە برای مسلمانم خوشکی مسلمانم ئامۆژگاری محرابی رسول الله وەربگرن ئامۆژگاری دایک و باوکتان ئەی گەنج و لاوەکان وەربگرن ئامۆژگاری مامۆستایانی قوتابخانەتان وەربگرن ئامۆژگاری پزیشک وەربگرە ڕێنمایتەکا تەندروستی باشت بۆ دەخوازێ ئامۆژگاری ڕێگاوبان و پۆلیسی هاتوچۆ وەربگرن هێماکان مەبەزێنن هێماکان مەشکێنن ترافیک لایت ڕەنگی زەرد و سەوز و سوور باش بناسن لە کاتی ڕەنگی زەرددا بۆ ئەوەی زەرد نەبی تێی مەپەڕێنە بۆی تووشی ڕوو زەردی نەبی لە کاتی سەوزدا ئازادی سەربەخۆی لە کاتی سووردا خوێنت دەڕشێ لە کاتی سووردا مافی خەڵکی دەخۆی تەعەدا دەکەی ها چەند جوانە ئاوا حاڵی بین لە لە ڕێنمایەکانی هاتوچۆش. ئەزانن گەنجە خۆشەویستەکان لە ساحەدا دوای کارتی زەرد پێتان دەدەن ئەگەر بوو بە کارتی سوور یانی طرد دەردی دەک دەر دەکاتە ساحە ڕەنگی سووریش ئاوهایە دین دینداری و دنیاداریش هەر وایە ئەو بوومەلەرزەیە کە ڕای چڵەکان دین کارتی سووری ڕب العالمینە نابێ لە یادی بکەین نابێ ئەمین بین نابێ مەغرور بین نابێ دابڕینەوە لە نوێژ و دین و عیبادەت ئەوە دەسەڵاتی خوایە سبحانە وتعالی هەرگیز دەبێ لە یادی نەکەین کەواتە ئامۆژگاری باش لە هەر کەسێکەوە بۆ وەری بگرە چۆن ئامۆژگاری بکەین نەرم و نیان بین ڕووخۆش بین زمان شیرین بین لە کات و سات و لە شوێنی خۆیدا ئامۆژگاری بکەین خەڵک فەزح نەکەین خەڵک نەشکێنین کەسێ پیلان و موئامەرەیەکی لەسەرە، وقال رجل مؤمن من آل فرعون یکتم ایمانه، ئەو پیاوە ئیماندارە هەواڵی دا بە سەید و ناموسا، ان الملأ یئتمرون بک، کۆمەڵ دەسەڵاتی فرعون کۆبونەتەوە ئەی موسا دەیانەوێ بتکوژن، اني لک من الناصحین، من ئامۆژگاری کارم، ها چەند گرنگە، کەواتە ئامۆژگاری تاک بۆ تاک، بە نهێنی بە پەنهانی، گەنج بۆ گەنج، قوتابی بۆ مامۆستا، مامۆستا بۆ قوتابی، باوک و دایک بۆ ئەولاد، ئەولاد بۆ دایک و باوک، ژن بۆ پیاو، پیاو بۆ ژن، دراوسێ بۆ دراوسێ، هەموو لایەکمان پێویستە ئامۆژگاری یەکتری بکەین، دەستی یەکتری بگرین بۆ دینداری، بۆ قورئان خوێندن، بۆ مزگەوت، بۆ خواناسی، بۆ هەر یەکێک لەمانە موسڵمانانی بەڕێز. کەواتە ئێستا کات ئامۆژگاریمان نەکات، باس باسی تێپەڕبوونی ساڵە. ئەگەر هەواڵ بدرێ بە یەک بە یەکمان پێنج کاتژمێرت ماوە، بیر لە چی دەکەیتەوە؟ لە ژوورەکەتا چی ئەکەی؟ تەلەڤزیۆنەکەت پاکەکەیتەوە؟ سیمکارت و مۆبایلەکەت خاڵی دەکەیتەوە؟ پەیج و ئینتەرنێت و مێسنجەرەکەت چیت نووسیوە پاکی دەکەیتەوە؟ دڵی هاوەڵان ئاش دەکەیتەوە؟ بەسەر دەست و قاچی باوک و دایکتا دەکەوی و داوای گەردن ئازاییان لێ دەکەی؟ ماڵی خەڵکیت خواردووە دەیگێڕیتەوە؟ نوێژت نەکردووە و فریای نوێژەکانت دەکەوی؟ تام و بۆن و ڕەنگی دەگۆڕێ، ئایا دەزانن ئەو خۆرە گەر ڕاوەستاو بێ هەیبەتی نابێ، بەڵام کە دەڕوا ژیان بەردەوام دەبێ؟ ئایا دەزانن کلکە دەکرێتە چاو، بەردێکەو تێی هەڵدەدرێ و پێی بەسەرا دادەنرێ، بەڵام کە گەشت دەکاو دەچێتە ناو شوشەو ناو شوێنی تایبەتەوە لەسەر بیلبیلەی چاو دادەنرێ؟ ئایا دەزانن بۆنی میسک و عەمبەر لە سکی ئەو حوتانەی کە تیایدایەتی شەش بەرمیل بۆنی تێدایە کە لەو کاتەدا لە سکیایەتی پیساییە بەڵام هاتە دەرەوە و چووە ناو شوشە و ڕێک خرا لە گەردن دەدرێ و ڕێزی لێ دەگیرێ هەموو ئەمانە زە یانی چی یانی ڕامەوەستن یانی ڕەشبین مەبن یانی گەشبین بن دەستبەرداری خوێندن مەبن گەنج و لاوانی وڵاتەکەم نەخوێندەوار وڵاتی وێران کرد. بازرگانی چاوچنۆک وڵاتی وێران کرد خەڵکێکی ستەمکاری گەندەڵی خائین وڵاتی وێران کرد دەستپاک بن ئەمین بن بخوێنن دۆستی گەڵایەک بن مەگەر گەڵای پایز بۆرێ لێ ببێتەوە لێی مەکەنەوە ئەم خاک و نیشتیمانەتان خۆش بوێ بخوێنن بڕوادار بن شەهادە بەدەست بن ئایندەی وڵاتی خۆتان خەم لێ بخۆن ئایندەی ئەم وڵاتە بۆ ئێوەیە گەنجانی بەڕێزم وڵاتمان زۆر دەوڵەمەنە زۆر بەختیارین زۆر کامەرانین بەڵام خەلەل لە خۆمانایە ئامۆژگاری وەرنەگرین و پەند لە بەڵاو مصیبەتەکان وەرنەگرین کەواتە ئەم ئامۆژگاریانە با بکەین بە کردار با دۆست و دوژمن لێک جیا بکەینەوە با ئاینی خوا لەگەڵ ئاینی مرۆڤ کرد لێک جیا بکەینەوە با دوای گاور و جوولەکە نەکەوین با دوای درۆ و بهتان نەکەوین با هەموو لایەکمان ئاگادار بین بەڕاستی بزانین کە گوناه و تاوان لەسەری ساڵدا پێچەوانەی خوا و پێغەمبەری خوا و کتابی خوای پەروەردگارە ئافرەتان سفوری بێدینیە جاهیلیەتە بێرێزیکردن بەرامبەر بە دایک و باوک پێچەوانەی پەیامی سیدنا عیسایە ئومێدەکەم هەموو لایەکمان ئەم ئامۆژگاریانەمان وەرگرتبێ تا دنیا و قیامەتمان پڕخێر و پڕبەرەکەت بێ خوایە بەخاتری اسمی عەزەمت بەخاتری یەکەیەکی ناوە پیرۆزەکان لێت داواکارم یا اللە ئەم ئامۆژگاریانە یا رب العالمین هیدایەتمان بە بیکەین بە کردار خوایە لەسەر ئەم ئامۆژگاریانە دامەزرا و استقامەمان پێ ببەخشە یا رب خوای هیدایەتمان بە تا بتوانین جێبەجێیان بکەین یا الله خوای پەروەردگار دامەزراومان بکە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە خوایە نەخۆشانێکی زۆر و مێدیانە لەم ماڵی تۆوە لەم محرابەی رسول اللهوە یا الله شیفایان بە خوایە شیفایان بە یا اکرم الاکرمین هەر کەسێکن یا رب خوایە ئافرەتانێک منداڵیان نیە یا اللە دڵیان خۆشکە یا اللە دڵیان خۆشکە یا حی و یا قیوم دڵیان خۆشکە یا رب العالمین خوایە بخاتی اسمی عظمت ئەوانەی گیراویان هەیە بۆیان بەربە خوایە ئەوانەی گیراویان هەیە بۆیان بەربە یا رب العالمین خوایە قرزی قەزارامان بارکە دەرگای خێر لە کوڕ و لە کچەکانمان بکەرەوە یا رب شفای نەخۆشەکانمان بە بەساڵاچوانمان بە عاقبەتی هەموو لایەکمان بەخێر گێڕە گەنج و لاوەکانمان هیدایەت بە